چیرۆکی کەلیلە و دیمنە نووسینی فەیلەسوفی هندی ناودار بەیدەبا وەرگێرانی لە عەربیەوە بۆ کوردی عمر تۆفیق خوێندنەوەی زانا عبدالرحمن هاوبیر عمر میکس و مۆنتاژ سۆران عبدالله بەرزان قادر خەڵوز. کلیلە و دیمنە. دەرگای جیهانگەر و زەرەنگەر دەپشەلیم پادشای هێند بە بەدەبای فەیلەسوفی وت ئەو پەندەم بیست ئێستا پندێکم بۆ باس بکە لە بابەت ئەو کەسەوە کە چاکە لە شوێنی خۆی داناکا و لەوەدا بە تەمای پاداشت و چاکەیە، بەیدەبا وتی، ئەی پادشا، ڕەوشتی زیندەوەر جیاوازە، هیچ زیندەوەرێک لە باڵندەی ئاسمان و چوارپێی سەر زەوی و زیندەوەرانی دەریا لە مرۆڤ چاکتر نییە، بەڵام لە مرۆڤدا چاک و خراپ هەیە، هەندێ جار گەلێ دڕندە و باڵندە و گیانەوەرانی کێوی لە مرۆڤ دڵسۆزترن و زیاتر سوپاست ئەکەن و چاکتر پاداشتی چاکە ئەدەنەوە، لەبەرئەوە پێویستە لەسەر تێگەیشتووان کە چاکە لە شوێنی خۆیدا بکەن و لەگەڵ کەسێکدا نەیکەن کە مانای چاکە و پیاوەتی نەزانێ و سوپاسی نەکا. مرۆڤی ژیر هەرگیز نابێ دۆستایەتی تەواو لەگەڵ کەسێکدا ببەستێ لە پاش تاقیکردنەوە و زانینی تەواو نەبێ هەتا تێبگا کە بە ئاکاری دۆستایەتی و هاوڕێیەتی دێ و چاکەی لە پێش چاوەیان نا و نابێ لەوەدا سەیری خزم و کەس و کار بکا لە کاتێکدا کە بەکاری چاکەنەیەن و دەست لە بێگانە هەڵنەگرێ کە مانای چاکە و پیاوەتی بزانێ و خۆی لە ڕێی دۆستایەتیدا بەخت بکا ئیترە و کاتە ئەزانێ کە پاداشتی چاکە بداتەوە و سوپاسی بکا و پیاو چاک و دڵسۆز ئەناسرێ و بە ڕاستگۆ و کردەوەی تەواو ناودەر ئەکا و هەر کەسێکی تریش کە بە ڕەوشتی بەرز ناسرابێ و جێگەی باوەڕی گشتی بێ ئەویش پیاوەتی خۆیەتی و مافی چاکەی هەیە پزیشکی شارەزا ناتوانێ دەرمانی نەخۆش بکا هەتا سەیری نەکا و نەیپشکنێ، دەستی لێ نەدا و شارەزای ڕەوشتی نەبێ و بە تەواوی هۆی ناساغیەکەی نەزانێ، کە ئەوانەی هەموو زانی ئنجا دەست ئەکا بە دەرمان کردنی و بەو جۆرە مرۆڤی تێگەیشتوو نابێ لە خۆیەوە هاوڕێیەک هەڵبژێرێ و بیکا بە دۆستی ڕاستەقینەی خۆی، کە ئەو کاتە دوور نیە تووشی ترس و سەختی و لەناوچوون ببێ. لەگەڵ ئەوەشدا ڕەنگە پیاو چاکە لەگەڵ کەسێکی هەژاری داماو دا بکا، کە هێشتا ڕەوشتی تاقی نەکردبێتەوە چاکترین پاداشت و چاکەی بداتەوە و چاکترینی سوپاسی و کەسە بکا و ڕەنگە پیاوی ژیر باوەڕی بە کەس نەبێ و لە هەموو کەس خۆی بپارێزێ مرۆڤ هەیە سمۆرا گرێوەی خاتە قۆڵی کراسەکەیەوە بەڵام لە قۆڵەکەی تریەوە بێدەنگ دەربازیەکا وەک ئەوەی کە باڵندە لەگەڵ خۆیدا هەڵەگرێ و ڕاوی پێکا و نانی لێ ئەخوا و هەر لەوەش خۆراکی باڵندەکەش ئەدا زانەکان وتویانە مرۆڤی ژیر نابێ ڕق و کینە دەربارەی کەس بەکار بێنێ و نابێ گەورە و بچووک لە ئادەمیزاد و گیانەوەر بڕەنجێنێ بەڵکۆ بێ تاقیان بکاتەوە و سەیری خوو ڕەوشت و کردەوەیان بکا و لەگەڵ هەر یەکە لەوانەدا بەپێی خۆی بجوڵێتەوە و ڕەفتار بکا و لەمەدا مرۆڤانی تێگەیشتوو سەرگوزشتەیەکیان بۆ پەند و ئامۆژگاری وتووە پاشا وتی گوریسێک دێنێ و فڕێی ئەداتە ناو بیرەکەوە. مەیموونەکە دەست بەجێ خۆی بە گوریسەکەدا هەڵەواسێ و لەبەر سووکی لەشی دێتە دەرەوە. جیانگەڕ دووبارە گوریس فڕێیەدا و مارەکە خووی پێوە ئەپێچێ و دەرباز ئەبێ. لە جاری سێیەمیشدا بەورەکە خۆی پیا هەڵەواسێ و جیهانگەڕ ناچار ئەویش لە ناو بیرەکەدا دەرەهێنێ. زۆر سوپاسی ئەکەن. لە پاشان پێی ئەڵێن، ئەو پیاوەی ناو ئەم بیرە دەرمەهێنە، چونکە هیچ شتێک وەک ئادەمیزاد سپڵە نییە، بەتایبەتی ئەم کابرای کە ئێمە ئەیناسین و لە بیرەکەدا هاوڕێمان بووە. لە پاشا مەیموونەکە پێی وت، من ماڵم لە شاخێکدایە نزیک شاری نەو درەخت، بەورەکەش وتی، منیش لە بێشەیەکی نزیک ئەو شارەدام، مارەکەش وتی، منیش لە کونێکی ناو شوورای ئەو شارەدا ئەژیم. ئەگەر تۆ ڕۆژێک لە ڕۆژان ڕێت کەوتە ئەو شوێنە و پێویستییەکت هەبوو، هاوار بکە هەتا ئێمە بێین و چاکەت بدەینەوە. لە پاشان لێی جیا بوونەوە. جیهانگەڕ گوێی نەدا بە قسەکانیان و گوریسەکەی فڕێدایە ناو بیرەکە و کابرای ڕزگار کرد. ئەویش دەستی ماچ کرد و وتی، من کابرایەکی زەڕەنگەری گەورەی شاری نەو درەختم، ئەگەر هاتی بۆ ئەوێ پرسیاری ماڵی ئێمە بکە هەتا چاکت بدەمەوە وا ڕێکەوت ئەو جیان گەڕە ئیشێکی کەوتە و شارە کە لی نزیک بۆەوە مەمونونەکە چاوی پێکەوت و ناسیەوە هات سەری خستە سەر زەوی و قاچی ماچ کرد و وتی مەمون هیچیان نییە بەڵام لێرە دابنیشە هەتا دێمەوە مەمونونەکە هاتەوە میوەیەکی نایابی بۆ هێناو لە بەردەمیا داینا لە پاشان جیان گەڕەکە ڕۆیشت کە لە دەرگای شارەکە نزیک بۆوە، بەورەکە هات بە پیریەوە خۆی لەبەر پێیدا دا بە زەویدا وتی، تۆ چاکێکی گەورەت بەلای منەوە هەیە، تۆزێک ئارام بگرە ئێستا دێمەوە. بەورەکە چوو لە دیواری ماڵی پادشاوە چووە سەر و کچەکەی کوشت و هەموو خشڵ و ئاڵتونەکانی برد و هێنای لەبەر دەستی جیهان گەڕەکەدا داینا. جیان گەڕەکەش نەیزانی کە ئەمەی لە کوێ بۆ هێنا، لە دڵی خۆیدا وتی ئەم گیانەوەرانە ئەمەد چاکە و پاداشتیان بێ، ئەبێ زەڕەنگەرەکە چۆن بێ؟ خۆ گەر هیچیشی نەبێ ئەم خشتانەم بۆوە فرۆشێ ئەو چاکتر لە نرخیان ئەزانێ. جیانگەڕەکە هاتەوە ناو شار و بە پرسیار ماڵی کابرای زەڕنگەری دۆزیەوە، لە پاش حەسانەوە کە خشتەکانی نیشان دا ناسیەوە کامە خشڵی کچی پاشایە، چونکە خۆی بۆی دروست کردبوو. بە جیانگەڕەکەی وت دابنیشە هەتا ئەچم لە بازاڕ خۆراکت بۆ دێنم. چونکە ئێستا خۆراکی ماڵەوە بە باش نازانم. زەڕەنگەر چووە دەرێ لە دڵی خۆیدا وتی هەلێکی چاکم دەست کەوت، ئەچم پاشا ئاگادارەکەم ئیتر لای ئەو بەرزەبمەوە. چوو بۆ قاپی پاشا و ئاگاداری کردەوە کە ئەوەی کچەکەی کوشتووە و خشتەکانی بردووە لای منە. پاشا دەست بەجێ سەربازی نارد و جیهانگەڕیان بە دەست بەستراوی لە ماڵی زەڕەنگەر هێنایە دەرێ. کە پاشا خشتەکانی چاو پێ کەوت هیچ ماوەی نەدا فەرمانی دا لە پاش سزای زۆر بیدەن لە سێدارە. کاتێک بەناو شار دایانگێڕا و سزایان ئەدا هاوار یە کرد و ئەیوت، ئەگەر قسەی مار و گیانەوەرەکانم لە گوێ بگرتایە لە بابەت سپڵەیی مرۆڤەوە ئێستا بەم دەردە گرفتار نەئابووم. جیانگەڕەکەم قسەی چەند جارێک بە دەنگی بەرز کردەوە هەتا مارەکە گوێی لێ بوو لە کونەکەی خۆی هاتە دەرێ و کابرای ناسی و زۆری پێ ناخۆش بوو و ڕایکرد خۆی کرد بە ماڵی پاشادا و دای بە کوڕەکەیەوە و پاشان پزیشک نەما بانگی نەکا بێ سوود بوو کوڕەکەی هەر بێ هۆش بوو لە پاشان مارەکە خوشکێکی هەبوو کە جنۆکە بوو چوو بۆ لای و سەرگوزشتەی پیاوەتی جیهانگەڕەکەی بۆ گێڕایەوە خوشکی مارەکە زۆر دڵی پێی سووتا و شەو چووە خەوی کوڕی پاشا و پێی وت تۆ چەک نابیتەوە هەتا ئەو جیهان گەڕی کە بە زۆرداری گرتووتانە و سزای ئەدەن چاکت نەکاتەوە، مارەکەش بە دزیەوە چووە لای جیان گەڕەکە لە بەندیخانەکەدا و پێی وت، ئەگەر هاتن بە شوێن تاکە کوڕی پاشا دەرمەن بکەی، ئاوی ئەم گەڵایی کە بۆم هێناوی بیدەرێ بیخواتەوە و چاک ئەبێتەوە. و پاشا هەر پرسیارێکی لێ کردی ڕاست بڕۆ، ئیتر ڕزگارت ئەبێ. بەیانی کوڕە پاشا باوکی لەو قسەی کە خوشکی مارەکە پێی وت، ئاگادار کرد. پاشا ناردی جیهانگەڕەکە لە بەندیخانە دەرهێنا، فەرمانی پێدا کە کوڕەکەی تیمار بکا. جیهانگەڕەکە لە ئاوی گەڵاکەی دا بە کوڕە پاشا، کە خواردیەوە خێرا چاک بۆوە. پاشا زۆر دڵی خۆش بوو پرسیاری لە جیهانگەڕەکە کرد، ئەویش بەسەرهاتی خۆی بە تەواوی بۆ گێڕایەوە. پاشا زۆر سوپاسی کرد و خەڵاتی زۆر بە نرخی کرد لە پاشا فەرمانی دا کە زەڕەنگەرەکە بدەن لە دار. زەڕەنگەریان کوشت لە بەر ناپاکی و چەوتی و لادان لە سەر ڕێی چاکە و سوپاس لە پاشان بەیدەباوتی بە پاشا، لە کردەوەی بەدی زەرەنگەر دەربارەی جیانگەڕ، لە پاشی چاکە و پیاوەتی و ڕزگارکردن و سوپاسی گیانەوەرەکان و خۆبەخت کردنی هەندێکیان لە پێناوی چاکە و دۆستایەتیدا، ئامۆژگاری هەیە بۆ گوێگران و پەند هەیە بۆ تێگەیشتوان و زانین هەیە بۆ ڕۆشنبیران و و ڕێگا نیشانەدا بۆ کردنی چاکە لە شوێنی خۆیدا، نزیک بێ یان دوور، خزم بێ یان بێگانە، چونکە ئەمە ڕێیەکی ڕاستە، چاکە ڕاکێشێ و. دەرگای کوڕە پادشا و هاوڕێکانی دەپشەلیم پادشای هند بابەی دەبای فەیلە سوفی ود ئەو پەندەم بیست. ئێستا پێم بڵێ ئەگەر پیاو بەهۆی ژیری و کۆشش و ئارام گرتن و زانینەوە تووشی چاکە ببێ وەک ئەڵێن، ئەی بۆچی پیاوی نەزان تووشی گەورەی و بەرزی ئەبێ و پیاوی زانای تێگەیشتوو لە ناخۆشی و سزا ئەتلێتەوە؟ بەیدەبا وتی، ئەی پاشا! بزانە کە مرۆڤ بەهۆی چاویەوە ئەبینێ و بەهۆی گێیەوە ئەبیستێ و بەو جۆرەش کار و بار پێویستی بە ئارام گرتن و کۆشش و ژیری هەیە. لەگەڵ ئەوەشدا هەر ڕۆژگار بە سەر ئەودا زاڵە و بە ئارەزووی خۆی ئەیگێڕێ، بۆ ڕاستی ئەمەش سەرگوزەشتەی کوڕە پاشا و هاوڕێکانی هەیە. پاشا وتی، ئەوە چۆن بووە؟ بەیدەبە وتی ئەگەرنەوە چوار کەس لە ڕێکدا بن بە هاوڕێکامانە بوون کوڕە پاشا کوڕە بازرگان کوڕە جووتار کوڕە خانەدانێکی جوان هەر چواریان لە خاکی بێگانەدا لێ قەوماو وە تووشی ترس و سەختیەکی زۆرەبن جلی بەریان زیاتر هیچیان پێنابێ لەو کاتەدا کە بەیەکەوە ئەڕۆن قسە لە بنچە و سروشتی خۆیان و دەسکەوتی چاکەیان ئەکەن کوڕە پاشاڵێ کاروباری جیهان هەمووی بەدەست ڕۆژگارەوەیە ئەوەی ئەو بۆ ئادەمی زادی داناوە بە هەر جۆرێک بێ هەر پێی ئەگا و ئارام گرتن لە سەرکاریە ڕۆژگار لە هەموو شتێک چاکترە کوڕە بازرگانیش ئەڵێ نەخێر ژیری لە هەموو شتێک باشترە کوڕە خانەدانی شەڵێ جوانی لەو شتانەی کە ئێوە ئەڵێن چاکترە و بەنرخترە. کوڕە جووتیاریش وتی، لە جیهاندا هیچ شتێک نییە وەک هەوڵ و کۆشش بۆ کردنی کاروبار. لە پاشان لە شارێک نزیک بوونەوە کە پێیان ئەوت مەتروون. لە شوێنێک دانیشتبوون کە زۆریان برسی بوو. بە کوڕە جووتیاریان وت بڕۆ بە هەوڵ و کۆششت خۆراکی ئەمڕۆمان بۆ پەیدا بکە. کوڕە جووتیار چوو بۆ ناو شار لەوێ پرسیاری کارێکی کرد کە خواردنی چوار کەسی پێ پەیدا بکا پێیان وت لەم شارەدا دار لە هەموو شت زیاتر بایەخی هەیە. داریش یەک سەعات ڕێ لە شارەوە دوور بوو، ڕۆیشت لەوێ یەک کۆڵ داری باشی هێنا و دای بە درهەمێک و خواردنی چوار کەسی پێ کڕی و لە دەرگای شارەکە نووسی، کاری گرانی یەک ڕۆژ نرخەکەی یەک درهەمە. ڕۆژی دوایی بە کوڕە جوانەکەیان وت ئەبێ نۆرەی تۆ بێ بزانین بەهۆی جوانییەوە چی ئەکەی؟ ئەویش هەستا و ڕۆیشت لە دڵی خۆیدا بڕیاری دا کە لێیان جوێ ببێتەوە، چونکە هیچ کارو فرمانێکی نازانی. چوو پاڵی دا بە درەختێکەوە خەوی لێ کەوت، پیاوێک لە گەورەکانی شار بەلایدا تێپەڕی و لە جوانێکی سەری سوڕما و بە گەورە و خانەدانی هاتە بەرچاو. زۆر بەزەی پێدا هاتەوە لە بەر ئەوە گەڕایەوە و پێنج سەد درهەمی پێ بەخشی ئەویش لێی وەرگرت و لە دەرگای شارەکەی نووسی، جوانی یەک ڕۆژ بەرامبەر پێنج سەد درهەمە. پارەکەی هێنایەوە بۆ هاوڕێکانی. ڕۆژی سێیەم نۆرەی کوڕە بازرگان بوو کە بە ژیری و بازرگانی شتان بۆ پەیدا بکا. کوڕە بازرگان ڕۆیشت هەتا چاوی کەوت بە کەشتیەکی گەورە کە پڕ بوو لە کووتاڵ، لە کەناری ڕووباردا ڕاوەستا بوو. کۆمەڵێک بازرگانی بۆ دەرچوو لە نزیکیەوە دانیشتن، بە یەکتریان ئەوت، هەرچەندە زۆریش پێویستمان بەو کووتاڵە هەیە، بەڵام ئەمڕۆ ئەگەڕێینەوە و هیچیان لێ ناکڕین. ئەمێنێتەوە و بەناچاری هەرزانی ئەکەن. کوڕە بازرگان خێرا لە لایەکی ترەوە چوو بۆ لای خاوەنی کووتاڵەکە و هەرچیەکی تێدا بوو کڕی بە سەد هەزار دینار کە لە پاش ماوەیەکی کەم پارەکەیان بداتێ و بە جۆرێک خۆی نیشان دا کە ئەیەوێ کووتاڵەکە ببا بۆ شارێکی تر و لەوێ بیفرۆشێ. کاتێک بازرگانەکان ئەوەیان بیست زۆر ترسان کە ئەو کووتاڵەیان لە دەست دەربچێ لەبەرەوە هاتن لە سەر ئەو نرخەوە سەد هەزار درهەم قازانجیان دایەوە. ئەویش لێی وەرگرتن و سەد هەزار درهەمەکەی دایەوە دەست خاوەنی کەشتیەک و تاڵەکە و سەد هەزار درهەمەکەی لەگەڵ خۆی هێنایەوە و بۆلای هاوڕێکانی و لە دەرگای شارەکەی نووسی ژیری تاقەیەک ڕۆژ نرخی سەد هەزار درهەمە. ڕۆژی چوارەم بە کوڕە پاشایان وت، تۆش بڕۆ بە کاری ڕۆژگارت. خۆشەویستان ئەڵلقەی ئەمڕۆ لێرەدا کۆتایی هات بەڵام ڕوودا و بەسەرهاتەکانی جارێ کۆتاییان نەهاتووە لاڵقەی داهاتوودا با بەشەکانی تری ئەم چیرۆکە ئاشنابن.